ئازیزانم وەک ئەزانین نزیک بوونەتەوە لە وەرزی سەرما، دەمانەوێت بزانین لە وەرزی سەرمادا دیارترین ئەو خزمەتگوزاریانەی کە پێویستە بۆ ئۆتۆمبێلەکانمان بیگرینە بەر چین و پێویستە ئێمەی شۆفێران چۆن ئاگەداری شلەمەنییەکانی ناو بزوێنەری ئۆتۆمبێلەکانمان بین وەک ئاو بێ یاخود ڕۆنی مەکینە و ئەو بابەتانەی کە لەناو بزوێنەرەکەدا هەیە شلەمەنییەکان بە گشتی ئەمانەوێت بزانین هاوڵاتیانیش تا چەندێک هۆشیارییان لەو بارەیەوە هەیە ئەگەر بە پێی پێویست هۆشیار نین پێویستە چی بکرێت بۆ بەرچاوڕوونی شۆفێران لەبارەی سەلامەتی ئۆتۆمبیلەکانیانەوە من لەم بارەیەوە گفتوگۆی زیاتر دەکەم لەگەڵ میوانەکەم یوسف داود شارەزا لە بواری خزمەتگوزاری ئۆتۆمبیل کە لە ڕێگەی پەیوەندی تەلەفونیەوە لەگەڵمانە کاک یوسف سڵاو لێبێ و خۆشحاڵین لەم بەرنامەیە لەگەڵمانی سڵاو لە بەرێزت من خۆشحاڵترم سپاس زۆر سپاس کاک یوسف سەرەتا گەر باسێک لەو شلەمەنیانە بکەین کە لە ناو بزوێنەری ئۆتۆمبیلدا هەیە تا چەندێک گرنگە ئاگداری گۆڕینیان بین و خۆیان ئەبیننەوە لە چی ئەو شلەمەنیانە؟ وە لە وەرزی سەرمادا پێویستە چۆن ئاگاداریان بین؟ بەڵێ شلەمەنیەکان خۆی ڕۆن و هایدرۆلیکە لە میشنێ لە گێڕایە هایدرۆلیک لە گێڕایە و ڕۆنیش لە میشنێە بە پێی مەسەن داتاکان ئەو وینانەی شەریکات کە دروستیان کردووە هەر ڕۆنێک قیاسی خۆی هەیە هەر ڕۆنێک حەجمی خۆی هەیە بۆ نمونە ڕۆنی زستان جیایە ڕۆنی هاوین جیایە ئیستعارەی یابانی لەگەڵ ئەمریکی و لەگەڵ ئەوانەی ڕۆنیان جیاوازە ینی هەمووی یەک ڕۆن نییە ئەوە یەک دووەم ئەبێ ڕۆنی زستان دایمە فیلتر بێ مەتەنەن سوکتر بێ یاتەیە هینتر بێ خەفیفتر بێ بابلین لە زودێک کەمتر بێ هاوین کەمێک دنیا گەرمە لە بەرەوەی لا خۆمان خاستان ئەم گەرمیانە زۆر گەرمە دەکا ئەڵێ با دەرەجە حرارە لەزەم کەمتر نەبێ مەسەەن نەبێتە سفر و دنیا سار نەبێ وەکولای خۆمان چۆن هاوینان زۆر زۆر شەوان ئەگەر زۆر زۆر سار بێت یاڵا بێتە دێ با بڵێن پانزەونەوە واتە خۆی زستان و هاوینی بۆ دیاری کراوەوە پلەی گرمێکەشی بە هەمان شێوە ئەو سێدانەشتە خۆی ئەوە ئاگەێنێ مەسەندا دەبلی و تی دەبلیەکە لە ناوڕاست تۆ بۆینگ بەرز دەکەیتەوە فەحسی ڕۆن و ئاو ئەو شتانە بکەیت مەتەن دە ڕۆژ جارێک یان ڕۆن گۆڕین بۆ ڕۆن گۆڕین ئەگەر تۆ کەمێ خۆت سقەت بۆ ڕۆنە هەیە کە گۆڕیتە ڕۆن گۆڕین بۆ ڕۆن گۆڕین ئەبێ تۆ سەیریکەی بەڵام شتێکی دیێنترێ لە پشکنین پشکنینێکی سەرەتایی هەیە تۆ دایمەن دێتە دەرەوەتەوێت سارەیە دەچی با بڵێن بۆ بۆ تێبانی بڕۆی تۆ لەو حاڵەتە پێش پێنج هەزارەکە باڵێ دوو هەزار و نیم فەحسێکی بکە ئەگەر شارەزایت لە ڕۆنەیە ئەگەر شارەزای نەبێ سادەی نیە فەحسکردنیش ئەگەر تۆ بزانانی ئەو ڕۆنەیە بە سەرهنی ماوە ئیتکردنی ماوە ئەو چورەی ماوە کە بتوانین لە سەری بڕۆی زیاتر بۆ ئەوەیە فەحسەکی ناتۆگەشتارەکە تەور نەبوو پێ ناگە بەحسی کاکی سوباسی کاتەکە ڕێگاکەتان کرد بۆن منە دە هەزار کیلۆمەترەکە کە بە نموونە هێناتانەوە ئەگەر ڕۆنی مەکینەکە بۆ نە دە هەزار کیلۆمەتری بۆ دیاری کرابێ شۆفێری وامان هەیەڵێ ئەی خۆ کێشێکی دروست نەکردو جارێ پێویست ناکا بیگۆڕم لەو کاتە زیاتر بەکارێ هێنێ ئەمە چ گرفتێ دروستەکە بۆ ئۆتۆمبیلەکە ئەگەر زیاتر لە کاتی خۆ بەکارێ لێرە دوو حاڵەتمانەیە خەڵک هەرگی بە هەڵەی نەکات هینی وایە ئەڵێ نا جارێکە شەورە و لەسەریا ڕۆ بەڵێ ئەو مەوادە کلێری پێڵن ئەو کلێنە ئیش ناکات لە دوای پێش سێهزار لە دوای سێهزار دەسەکات ئیشکردن لە سێ بۆ پێنج ئەگەر تۆ پێش سێهزار گۆڕیت ئەو مەوادە بە تازە فڕت داوە هیچ سادە لێ نەکردووە ئەوە یەک دووهەم ئەگەر تۆ دههزار کیلومتری پێوتی کردت بە یانزە لە احتیمالە کێشە نەبێ بەس بوو بە دوانزە و سیانزە حتمما کێشە بۆ مەکینەکە دروستەکە کێشەکەیش لە یەکەم جار دیار نابێت، مەسەلەن تۆ لەوە ئەچێت بڵێی کاکە دوو جارە من وا ئەکەم کێشەم نییە، بەڵام لە سێیەم چوارەم ئەو مەکینە زەعیف ئەبێت سەد لە سەد ئەوەیە. باشە کاک یوسف ئەگەر باسێکی هایدرۆلیک بکەین چ دەورێک ئەبینێ لە ئۆتۆمبێلدا؟ هایدرۆلیکەکە زۆر زەرورە هایدرۆلیکی گێڕ هایدرۆلیکی دوو دوو هایدرۆلیکمان هەیە ئەکرێتە سوکان ئەوە جیاوازە ئەوە چی زۆر کێشە نییە گەر نەیگۆڕی تاخیری پێ یان خراپ بێ باش بێت زۆری نییە بەڵام هایدرۆلیکی گێڕ بە تایبەتی ئەم سارە تازانە کە گێران سیڤیتیە هایدرۆلیکی سی ڤی تی ئەخۆن ئەوانە نابێ پێش پێش گوێ بخرێن ئەبێ مثلەن تۆ چ هزار کیلومتر دارێ هایدرۆلیک بگۆڕێ گەر هایدرۆلیکی ئەسی تێکردووە هینی شەریکە با بڵێن 450هزار ڕوا بەڵام تۆ هینی بازار چلیش ناڕۆ لەوە لە سیهزار بیگۆڕی اینجا ئەبێ هایدرۆلیکێکی ئەسی تێکەی هایدرۆلیکی عادی یەک جار گۆڕی گەڕگە سەقەتە بێ ئەوە زۆر زۆر زەرورە تۆ بڕۆیت لای مەسەرەوانی کە ئیشی گێڕە کە شارەزا لە بواری گێڕە گێڕی ئۆتۆماتیک یانی بەسمە گێڕی عادی نەگێڕ عادی سۆی لە خواوە کێشەی نییە ئەدێ تۆ بڕۆی دایمەن ئەو گێڕ بشکینی بزان ئایا تۆ هایدرۆلیکەکە چەند ڕۆشتووە هایدرۆلەکەت پیس نەبووە گێڕەکەت کێشەی نییە لەبەر گێر سیفیتیش گرانە زۆر گرانە بە گوێرەی ینی دوو سێ مەشینەیە ئاوایە باش هایدرۆلیک چەنی جارێک بگۆڕدرێ باشە چل هەزار کیلۆمەتر هایدرۆلیکی سیڤیتی باشە بیگۆڕی یان چل هەزار نەڕۆیتە سەرەوە لە مهم. پێش چل هەزار زووتر بیگۆڕی قازازی خۆتە ئەوە یەک چی هایدرۆلیکی گێڕی ئۆتۆماتیک ئۆتۆماتیک و سیڤیتی جیایە ئەخر بەڵێ ئۆتۆماتیک مشکلەی نییە تا سەد هەزار کیلۆمەتریش ئەگەر ڕۆنی ئا هایدرۆلیکی ئەسڵی بێت کێشەی نییە بەڵام سیڤیتی نا سیڤیتی لە چل هەزار پەنجا هەزار چل هەزار نابێت بەسەرەوە بڕوا لەوە چێ نەجات دەبێ و کێشەیەکی مادی بەسیتە بەڵام بۆ نمونە تایە تایە زۆر زەرورە تایە تۆ گەر نەی گۆری مەسەن تایەکی عادی ببەسی لە ڕێگایە نەخوانەکە بتەقێ خۆت توشی زەرەری مادی و مەعنەوی ئەبی خەڵک توشی زەرەری گیانی ئەبێ زۆر زەرورە تۆ بزانی ئەو تایەیە کە ئەی گۆری چ مارکەیەکە کوالێتی چیە کوالێتی باش ببەسی. چەن تۆکمە و مەزبووتە ئەتوانی مەسەن لەسەری چەن لێکخوڕی ئەتوانی چەن زەمانەتی بێ پشتی پێ بەسی ئەو حرفانە ئەبێ خەڵ بیزانێ ئەمجارە دوای ئەوە فکتم بەڵی پارە زۆر زەرورە تۆ شتێکی ئەسی ببەسی نەڕۆی هەر شتێکی بازاری هەیە فێتۆم هەیە بە هەشت هەزارە بە حوت هەزارە بە نۆ هەزارە ئەمانە بکردمایە زۆر خەتەرە یانی ئەو سارانە کە کشتی گڕە گرێوەستێ ڕۆنوور ئەوانە زۆر زۆر گرنگ ترە گرنگ ترە بۆ سارە ئەمجارە یەک مەتەنەن تۆ ڕۆی بوشی تەپڵا ئەگۆڕی تۆ ڕۆی بۆ برنی با بڵێن تەگەرەکان تایەکان ئەگۆڕی ئەمانە پێ تەشتی ئەسلی ببەسی چگە تۆ ژیان لەسەر ئەوەیە ئەوە سارە لەسەر ئەوە وەستاوە ئەوانە زۆر گرنگن بۆ هاوڵاتی بیزانێ بەڵە کاک یوسف ئەگەر باسیەوە کەم زۆرجاڵە کە ئێمە ئۆتۆمبیلێکی سفر ڕاکێشین ئۆتۆمبیلێکی نوێ پێویست ناکە پشکنینی بۆ بکەین ئایا کەسێک ئۆتۆمبیلێکی نوێ بکڕێ پێویستە پشکنینی بۆ بکات یا خۆت پێویست ناکات وڵا ئۆتۆمبیلی نوێ کێڵێ شتیوانە ناتوانانی یان ناوێ نابێت شتیوانە ئەبێت و هەموو سارەیەک ئەبێ پشکنین بۆ بکەیت دوایەوە نوێەکان خۆی سفرەکان هەر شەریکە خۆی پێت ئەڵێ مایە جارێ وەرە شەریکە با پشکنین بۆ بکەم مایە جارێ وەرە ڕۆن بۆ گۆڕم و مەسەن فەحسی سارەکەت بۆ بکەم و ئەو شتانە چۆن بەس ما کاتێ تازە ڕای کێش تازە ڕای کێشەڵە سفرە کێشەی نییە هەموو شتێکی تەواو ئەمە پێویستە خێدای ڕاستە سفرە بەڵام سفر زمانەوە ناکرێت تۆ ئمڕۆ لەواشێ تۆ ڕۆنێکی خراپت تێ کرد بێت بەیانی کێشت بکە یان شتێکی خراپە تێکردێ بەنزین بەن منای بەنزین زۆر زۆر لای خۆمان خراپە کەواتی بەنزین زۆر زۆر خراپە سارە چێنێک مەزبوط بێ و سفر بێ تۆ گە بەنزینێکی خراوی تێکە یەک جا بڕۆ لە سلێمانی شکێشابی و سارەکەشی خراپە بێ شکین هەربێ بکەی بەڵام بە گوێرەی تازەگە کەمتری ئەوێ سارێ کۆنە زیاتری ئەوێ مەسەن سارەوە هەیە سامەکینی تەواو نییە یان ڕۆی لێچێ ئەو شتانە ئەوە هەموو بیانیان هەبێت تۆ یان ئاوی لە یەکێ هەبێت هەمووی بیانیانی تۆ پێش ئەوە دەربچی پشکنینی بۆ بکەی بەڵام سەهارێکی سفر نا هەموو بیانیان ناوێت لەوە چێت دە ڕۆژ جارێ پانزە ڕۆژ جارێ ئەبێ هەر پشکنینی بۆ بکەی بۆ سەلامەتی خۆت و سارەکەت بەڵێ لە کۆتایی ئەمێ ئاماژە بم بابەتە بدەین زۆر مشتومڕی لەسرە زۆر جارە بیسین کە هاوڵاتیان باس لەواکەن لە ناوچە پیشە سازیەکانە هەرو ڕۆنی کە دەریە هێنە لەنا ئۆتۆمبیلەکە دواتر دیسان ئەیخەنەوە ناو ینی بە شێوەیەکی تر دواتر بەڕۆنی ئەلمانی فرۆشنەوە بە خەڵکو ئەیکەنەوە ناو ئۆتۆمبیلەکان ئەنی ئەمە بزانم ئەمە دروستە و تا چەندێ گرنگە ئەگەر دروستە تا چەندێ گرنگە چاودێری هەبێت لە ناوچە پیشە سازەکان بۆی بزانرێکە ئەو خەڵکە چی بەکارهێنن بۆ بزوێنەری ئۆتۆمبیلی خەڵکانی ترکە کە ئەچنە لایان. وەڵا زۆر ڕاستە ئەو قسانە من زۆر دەمێکە یانی دایمن باسیەکەم هەر جێگایەک داشم باسی ئەو شتە ئەکەم بەداخەوە لە وڵاتی خۆمانە هیچ کوارینێکی نییە کۆنتترۆل کوالێتێک نییە لە نە لە پیشەزاجە لە هەمووی بوارەکانە نییە ینی کەم هەیە ئەگەر بێتیش بە پارە ئەگۆڕێ بەرەوەڵا ئەوستانە زۆر ڕووەدات مەسەن ڕۆنی کۆنە لای خۆمانەی بن لە سلێمانی ئەیکەنە دەبەیکی ئەڵمانیان ئەیکەنە دەبەیکین هەر ئەو ڕۆنە کۆنەیە ئادەیە کەنەوە ئەیکەن بە تازەوە ئەیفرۆشن بە ڕۆنی ئەڵمانیش ئەیفرۆشن من خۆم خۆم کە لە بواری ڕۆن و سارە و هەموو شتێکە شارەزان بەخوا خۆم کڕیومە بۆ بەیانە کوژمەتە دەبە گوتمە بۆ خاوەنی وتۆمات بڕمێ تۆ پێی ناشتێکە فرۆشی بۆ قانجاتێکی کەمی خۆت بۆ زەرێکی زۆرەی لە منیان ئەی لە هاوڵاتی ئەو ڕۆنە ڕۆنی ئەڵمانی نییە وتی وەڵی ڕۆنی ئەڵمانیا وتم بە قڕان کاک فلان ئەم بۆنە ڕۆنی ئەڵمانی نیە سەیری بنی دەبەگە و کە کشتی پیسیە بەتاڵیشم کردەوە لە دەبەگە دوای زانیم دوای کردمەوە دەبەگە بۆم بردەوە پارەکەی شمیایە وتم ئەوش پارەکەی بەڵام تۆ ئەمە گونا هاوڵاتی زەرە دەکات مەسەن تۆ لەواچێ لە لەترێکی ڕۆنا بابلین هەزار دینار قانجاز بکەی بابلین گەر ڕۆنەکەت ئەسڵی بێ ئەگەر کردت بە عادی با دوو هەزار قانجاز بکەی بەڵام خەڵکێکی وایە مەکینەکەی بای بیست وەرەقەیە سی وەرەقەیە وەڵا. بەڵام ئەمە لە ناوخۆ لە ناوخۆ بەڵێ کشیان مەبەستم شەریکن ئەوەیە گەر چاودێریان هەبێ لە سەریان ئەم شوێنە پیشەسازیانە چاودێری نییە کام چاودێری وەڵا ئەو سلێمانیە و ئەو هینا ئەونە معاملی تایە کۆنە ئەم کەنارش تایە لەو سمودە هەیە ڕۆنی کۆنە ئەکانە تازە و دووبارە ئیفرمشنەوە بە- بە ڕۆنی ئەسیش ئەوە نییە بڵێ کاکە ئەو ڕۆنەم ڕۆنێکی معاد و کۆنێ و ئێمە بەم نرخی ئەوەت بۆ فر- ئەیفرۆشین کە ئەسلی نییە ئەو ئەڵێ خواوەکیل بێ ئەڵمانیە یان ئەڵێ ئیماراتیە بەڵام بەڵێ. نە ئیماراتی و نە ئەڵمانیشە خڕۆنی کۆنەی خۆمانە زۆر باشە یوسف داود شارەزا لە بواری خزمەتگوزاری ئۆتۆمبیل سوپاس ئەمڕۆ لەگەڵمان بووی خۆشحاڵ بووین خۆشحاڵ بووم سوپاس دەکەم زۆر سپاس دووبارە بۆ جەنابت ئازیزانی ڕادوی دەنگ ئەمڕۆ لەگەڵ میوانەکەم یوسف داود شارەزا لە بواری خزمەتگوزاری ئۆتۆمبیل باسمان لە شلەمەنیەکانی ناو بزوێنەر کرد و هەروەها گرنگی هەبوونی یەدەگ لە پارچەکانی ئۆتۆمبیلدا میوانەکەم باسی لەوە کرد کە چەندە گرنگە ئێمە ئاگاداری شلەمەنیەکانی ناو بزوێنەر بین دوو ئەوەندە گرنگە کە ئێمە یەدەگمان هەبێ بۆ پارچەکانی ئۆتۆمبیل بۆی گرفتمان بۆ دروست نەبێکە لە دەرەوەین لەسەر ڕێگاوبانەکان هەر گرفتێکمان بۆ دروست ببێ ئێمە یەدەگی پارچەکانمان پێبێت.